چیرۆکی فریشتەی مردن شەهرەزاد و تێجێڕنەوە ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار پاشایەک هەبوو ویستی خۆی بنوێنێت و هاوڵاتیان قۆزی و شۆخی و سوارچاکی و کەسێتی ببینن بۆیە فەرمانی بە وەزیران و پیاوانی دەرباردا کە خۆیان ئامادە بکەن دەرەچین ئەسپی تایبەتیان بۆ هێنا و بەرگی پاشایەتیان بۆ هەڵبژارد ئەمجا تاجی زێڕینی لەسەرنا خۆی و دەست و دایرەکەی کەوتنە دوای پاشاش کەوتە ڕمبازێن و خۆنواندن لە نێو کۆمەڵەکەی خۆیدا دەستی بر بۆ لوتی و بەفیزێکەوە لە دڵی خۆی داوتی تۆ بڵێ لە دنیادا کەسێکی دی هەبێوەکو من دەستی کرد بە نازوفیز و خۆبادان کابرایەکیش ڕۆڵەی هەژار چۆ بەردەمی و سلاوی لێ کرد پاشا وەڵامی نەدایەوە بۆیە کابرایش ڕۆڵە لەغاوی ئەسپەکەی گرت پاشاوتی ئەو لغاوە بەر بدە تەوە نازانیت لەغاوی ئەسپی چێت گرتووە کابراوتی شتێکم لای تۆیە بیدەوە پێم پاشاوتی پەلەم لێمەکە بادا بەزم ئەم جاشتەکەت داوە بکەرەوە ئیزرائیلیش وتی شتی وا نابێ تۆ تەمەنت کۆتا بوو کەس نابینی هەر لەوێدا گیانی کێشا و پاشا مرد ئەم جا ئیزرائیل پاشای مردووی جێهێشت ڕۆشتە لای پیاو چاکێک کە خوالی ڕازی بوو سلاوی لێ کردوتی شتێکم لای تۆیە هاتووم بم دەیتەوە کابرای پیاوچا گوتی بچرپێنە بە گوێمدا ئەیژوتی ئیزرائیلی گیان کێشانم پیاوچگوت یەخوا بەخێربی لەمێژە چاوەڕێ دەکەم ئەمجا ئیزرائیل پێی فەرموو چ کارێکت هەیە ئەتەوێت پێش مردنت جێبەجێ بکەیت پیاوچا گوتی هیچ کارێکم نییە کە لە گەیشتن بە پەروەردگار گرنگتر بێ ئیزرائیل فەرمووی چۆنت پێخۆشە با بەو جۆرە جانت بکێشم چونکە فەرمان بەم جۆرە پێدراوە کە خۆت هەڵیبژێری پیاو چاک فەرمووی کەوا بوو با دەست نوێش هەڵبگرم دواتر نوێشدا ببەستم لە کاتی کڕنوشدا گیانم بکێشە ئیزرائیل چاوەڕێ کرد تاک و بەدڵی پیاوچاک گیانی کێشا مرد هەروها ژێرنەوە پاشایەکە بوو سامانێکی فرەی کۆ کردبەوە هەر شتێکی بە نرخ و ئەنتیکە هەبوو پەیدای کردبوو شتومەکەکانی هێندە زۆر بوون بە ناچاری کۆشکێکی بڵند و پان و پۆڕی بۆ دروست کرد خزمەتکار و پاسەوانی بۆ هەردوو دەروازەکەی کۆشکی دانا کە نیزەک و چێشخانەی تیابوو ئیدی هەر کاتێک پێی خۆش بواە خێزان و خزمانی لەو کۆشکەدا کۆ کردەوە و سفرە ئاڕازایەوە خۆشترین و نایەبترین خواردن دانرا جارێکیان کە هەمووان لەسەر سفرەی پاشا وەکو جاران دانیشتبوون نایابترین و خۆشترین جۆری میوەکان دانرابوو دواتر پاشاشانی لەسەر پشتیەک دادا لە دڵی خۆی داوتی ئەی نەفس لە نیعممەتەکانی دنیا هەمویانم بۆ دەستەبەر کردویت ئێستاش بارەزی خۆت چێژیان لێوەربگرە تەمەنی زۆریش بەسەربەرە هێشتا ئەم بیرۆکەی لە دڵی خۆیدا تەواو نەکردبوو کە پیاوێکی شڕۆڵە ئەڵقەی دەروازەی کۆشکەکەی پێکداکێشا هێندە دەنگی دایەوە کە وەکو بوومەلەرزەوا بوو بەلای پاشا و میوانەکانیەوە دەرگاوان بەرەو دەروازە چوو تاکو لی بکاتەوە شیڕاندی بەسەر کابرای دەرگات تەقێنەوە داوتی ئارام بە با پاشا لە نان خواردن ببێتەوە دواتر چی پێ باش بوو پێت ئەبەخشین ئەیژوتی بڕۆن پێی بڵێن ئیشم پێێتی بابێتە دەرەوە دەرگاوان وتی لاچۆ دەیلاکەوە تۆ چیت تاکو ئیشت بە پاشا بێ ئەم جا کابرای شڕاڵ تون بوو بەهێزتر لە دەرگایدا بۆیە پیاوانی پاشا بە چەکەوە بۆ چوون کە کابرا ئەمانەی بینی قیژاندی بەسەریاندا لە شوێنی خۆتان بوەستن من ئیزرائیلی جان کێشم ئیدی ئەوان ترسان و ژیریان لە دەستدا وشک بوون ئەمجا پاشا کە بەمەیزانی وتی پێی بڵێن چی ئەوێت لە دنیادا لەبری گیانی من بیبە ئیزرائیل فەرمووی هیچی ترم ناوێت و نێردراوم بۆ گیانکێشانی تۆ پاشاش کە چاری نەما بەخۆی وت لەعنەتی خوا لە سامان و نیعممەتەکانی ژیان کە ئاوا خواپەرستی لەبیر بردمەوە پێم وا بوو تا سەر سامان و دارایی ئەمێنێتەوە کەچی بوو بەهۆی حەسرەت و داخ خوا سامانی پاشای هێنایە قسە لەوکاتەی ئێوە لە خۆڵ دروست بوون ئێمەش لە خۆڵ دروست کراوین خوا کە ئێمە بە مرۆڤە بەخشێ بۆ ئەوە یارمەتی خەڵکی ژار و لێقەوماوی پێ بدەن پرد و ڕێگاوبان و مزگەوت و بەربەستی پێ دروست بکەن بەڵام تۆ ئێمەت کۆ کردەوە و لە گەنجینەت خستین و دەرگات لەسەر داخسین لە ڕێ حەز و خۆشی خۆتدا بەکارت بردین سوپاس گوزاری خوا نەبوویت بگرە لە گوناه و کفرکردندا بەکارت بردین ئێستاش بۆ کەسانی دژمنی خۆت و خراپەکارانمان بەجێ ئەهێڵیت و ئەمری ئێستاش بە تاسەوەیت بۆمان و خەفەتی جێهێشتنی ئێمەتە آخر ئێمە تاوانمان چی بوو جنێومان پێدەی ئەمجا ئیسرائیل گیانی پاشای کێشا و کەوتە سەر جێگەکەی خۆی دیسانە جێڕەوەکێک لە پاشا بەهێزەکانی بەنی ئیسرائیل لەسەر شوێنی حکمڕانی دانیشت بوو پیاوێکی ناشرینی زەبەلاحی بینی لە دەرگاو هاتە ژوور پاشاش ڕاچڵەکی قێزی لێ هاتەوە بۆیە لی پرسی تۆچەی کابرا کێ ڕێ پێدایت بێتە ژوورەوە ئەیژوتی خاوەن خانۆکە ڕێ پێدام کەسیش ناتوانێ بێتە ڕێگام و نەهێڵێت چوونە لای پاشانم بەڕێ پێدان نییە و لە زۆڵ و زۆری سلتانەکانیش ناترسم کەسیش دەرناچێت لە دەسم من خۆشی بەرم کۆمەڵ تێک دەرم کە پاشامەی بیست گیانی کەوتە لەرزین بورایەوە و کەوتە سەرزەمین کە بە ئاگا هاتە وتی کەوابوو تۆ ئیزرائیلیت فریشتەکەش وتی بەڵێ ئەمجا پاشا دەستی کردە پاڕانەوە کە یەک ڕۆژ مۆڵەتی بداتێ تاک و تۆبە بکە خێر و چاکە بکە داوای بەخشین لە پەروەردگار بکە ئیزرائیل فەرمووی چۆن مۆڵەتت بدەم تۆ ڕۆژانی ژیانت کۆتا بووە ئەمجا پاڕایەوە بۆ یەک سەعات ئەویش فەرمووی تۆ سەعاتەکانی ژیانت بەفیڕۆ داوە سەعاتێکیش لە حسابی تەمەنتایە ئەمجا پاشا پرسی ئەی چی ئەبەمە گۆڕەو لەگەڵ خۆم ئەویش فەرمووی تەنیا کردەوەکانت ئەمجا پاشا پرسی کردەوەی چاکم نییە ئیزرائیل فەرمووی گەروابوو گومانی تیانە ئەچیتە دۆزەخەوە ئەمجا گیانی کێشا پاشاش سارد بۆ و کەوتەوە سەر جێگەکەی ئیدی دەوروبەر و دواتر خزمان و ماڵ و مناڵەکانی کەوتن هاوار و گریان و قیژەقیش مەملەکەت تازیەباری بوو خۆگەر بیان زانی بە دۆزەخیا باشترە گریان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی ئەگێڕنەوە ئەسکەندەر زوڵقەرنین ئەدا بەلای نەتەوە شارێکدا کە سەرنجیانەدا هەر ماڵە و لە بەردەم خانۆکەی خۆیدا چەند گۆڕێک هێڵکەندووە ڕۆژانە گۆڕەکانیان گسکەدا خواردنیان گژوگیا بوو ئەمیش پیاوێکی خۆی ناردەلایەن و داوای پاشاکەیانی کرد خەڵکەکە پیانوت پاشامان نییە ئەم جا ئەسکەندەر چووە ناویان و لی پرسین ئەی باشەم گۆڕانەچین لەبەر دەرگاکانتاندا وتیان لەبەر ئەوەی هەموو جارێک کە دێنە دەرەوە مردنمان بیر بکەوێتەوە ئەسکەندەروتی ئەیکوانە پێشکەوتن بە ژیانتانەوە ئەبینم نەزێڕوزی و نەزەخیرە خواردن وتیان ئێمە گوێ بەوانە نادەین چێژی خواردنیش لە قڕقڕاگە تێناپەڕێ گەدەیشمان ناکەین بە گۆڕستانی باڵندە و ئاژەڵان ئەمجا یەکێکیان گۆڕێک هێڵدایە و دەستی برد کاسە سەرێکی تیا دەرهێنا و خستیە بەردەمی ئەسکەندەر زقڕنین وتی تۆ زانیت خاوەنی ئەم کاسە سەرە چێ بووە ئەیژوتی نە کابراوتی ئەمە کاسە سەری پاشایەک بوو زۆردار و بێبەزەی هەموو ژیانی بۆ کۆکردنەوەی زێڕۆزی و سامانی دنیا تەرخان کرد بوو خوایش گیانی کێشا و جێهێشت ئەمجا چوو گۆڕێکی تری هەڵدایە و کاسە سەرێکی دی دەرهێنا و خستیەوە بەردەم ئەسکەن دەرزوقڕنێن وتی ئەی ئەمەیان ئەناسی ئەیژوتی نە ئەمجاوتی ئەوەشیان پاشایەکی دی بوو هەموو ژیانی تەرخانی داد پەروەری و چاکەکردن و خێرخوازی کرد تاکو و خواجیانی کێشا دیارە وەکو ئەو پاشای پێشوو دۆزەخی مسۆگەر کردووە ئەمەشیان بەهەشتی بەرینی مسۆگەر کردووە ئەمجا ئەسکەندەر زقۆرنین دەستی کردە گریانێکی بە کوڵ و کابرای بە سنگی خۆی و نووساند و پێیوت وەرە لای من بابت کەمە وەزیر و حکومڕان کابرا ژووتی هەها حەزم لەو کارە نییە ئەسکەندەر پرسی بۆچی حەزت لە وەزیری نییە کابرا لە وەڵام داوتی لەبەرەوەی ئەوانەی دەوروبەرت و هەموو هاوڵاتیانت لەبەر سامان و داراییەکەت بەغیرەی پێبەن و ڕقیان لێتە بەڵام هەموان منیان خۆشەوێت چونکە لەو ڕاستیانەی ژیاندا لەگەڵ مندا یەکەگرنەوە هەروها من چاوم لە دنیا نەبڕیوە تەماعم تێدا نییە بە ژیانی خۆم قایلم ئەسکەندەر ناوچەوانی ماچ کردەوە و خواحافیزی لێکرد و ڕۆیشت شەهرەزاد چیرۆکی بەدادی ئەنەوشیروان لە مەملەکەتەکەیدا. شەهرەزاد و تێجێڕنەوە جارێکیان ئەنەوشیروان بە کەسانی دەور و بەری ئەڵێ نەخۆشم و پزیشکەکەم داوای لە تەخشتێکی کۆنی لێکردوم کە بۆم کاتە دەرمان و پێی چاکمەوە جا ئەبێت مەملەکەتم بۆ لە پێوە بدەن و بۆم پەیدا بکەن ئەوانیش ماوەی خەریک بوون ئەم جاگەڕانەوە هەموان وتیان قوربان خانۆ ڕوخاوێک لە هەموو مەملەکەت دانەبوو تاکو ئێمە لە تەخشتێکی کۆنی لێ هەڵبگرینەوە و بۆ تۆی بێنین ئەنەوشیروان زۆر دڵی خۆش بوو سوپاسی خی کرد ئەمجا ڕووی تێکردنەوەتی ئەوە ویستم زانم مەملەکەت ئاوەدانە یان نە ئەوە بۆم دەرکەوت ئاوەدان کردنەوە هەبووە ئاسایش بەرکەماڵە و خەڵکی خۆش گوزەرانن ئەم جا شەهرەزاد وتی ئەو بزانە پاشای پایدار هەرچەندە وڵات ئاوەدان بە هێندە ژیان خۆشەویستە بێت وڵات بێکێشە ئەبێ پاشانی دێرین بڕویان بە پند و ئامۆژگاریە دێرینەکانی خۆیان بووە ئەوانە زاناکان و توانە ئەوە تا وتراوە ئاین بە پاشاوە بەندە پاشایش بە سوپاکەیەوە سوپایش بە ئابوووریەوە ئابووریش بە ئاودانکردنەوە وڵاتیش بەدادی کۆمەڵایەتیەوە ڕێگەیان نادا بە زۆرداری لە نێوان خەڵکدا ڕووبدا چونکە هاوڵاتیان قوبولیان نیە چونکە گەر زۆردار مەملەکەت بەڕێوە بەرێ ئەوە مەملەکەت کاولە بێ دووبەرەکیەکەوێتە وڵات و دانیشتوان چۆڵیەکەن و هەڵدێن بۆ وڵاتانی دەوروبەر داهاتی هاوڵاتیان داهاتی دەوڵەت کەمە بێتەوە ژیان ناخۆشە بێ ئیدی پاشایان لاوازە بن شەوی چوار سەد و شەست و حەوت. ژنە خواناسەکەی نێو بەنی ئیسرائیل شەهرەزاد و تێجێڕنەوە لە نێو قازیەکانی بەنی ئیسرائیلدا قازیەکە بوو ژنەکەی زۆر جوان بوو زۆر ئارام و لەسەرخۆ بوو ئەم قازیە ویستی سەردانی بەیتلمقدەس بکە بۆیە براکەی خۆی خستە شوێنی خۆی براکەش ئەیزانی براژنەکەی چەند جوانە دوای ئەوەی براکەی سەفەری کرد کەوتە هات و چێ براژنەکەی زۆر لەگەڵی داخەریک بوو بەڵام براژنەکەی خۆی نەدا بەدەستەوە دواتر برای بچووک ترسی ئەوەی لێنیشت کە برا گەورەکەی لە سەفەرگەڕایە و براژنەکەی ئەم بەسەرهاتەی بۆ بجێڕێتەوە بۆیە دوو شایەتی بە پارەگرت و ئامادەی کردن ئەمجا لای پاشا شکاتی لە براژنەکەی کرد کە گوایە زینای کردووە دوو شایەتەکە لە دادگایکردنیدا شایەتیان بۆدا کە بە چای خۆیان بینیویانە بۆیە حکمی ڕەجەمکردنیان بۆ دەرکرد چاڵێکیان بۆ هەڵکەند و خەڵکەکەش کەوتنە بەر تێگرتنی ژنەکە لە نێو چاڵەکەدا تاکو و چاڵەکان بە بەرد پڕکردەوە ژنەکەش لەژێر بەردەکاندا ئەیناڵان بۆ شەوی دا کابرایە کەی ویست بڕاتەوە ماڵ دای بەلای چاڵەکەدا کە گوێی لە ناڵی ژنەکە بوو بەردەکانی لەسەر لادا ئەمجا لەگەڵ خۆیدا بردیەوە و بەژنەکەی وتی ماری بکات و تێری بکە ئەم جاژنەکەش مناڵێکی هەبوو ئەویشی بۆ هێناو لە خانوێکی تری خۆیدا داینا ئەمجا خەرجیشی پێ ئەدا دوای ماوەی کابرایەکی دراوسێی ژنە جوانەکە تەماعی تێکە تەقللای لەگەڵەدا بێسوو دەبێ بۆ یەشێک بە چێردێکی تیژە و بۆ ژنەکە چێتە ماڵەوە دوای پەلاماردان مناڵی ژنەکەی دەزەکەوێ ژنەکەی پێترسێنێ سوودی نابێ کابراش مناڵەکەی سربڕی بۆ ڕۆژی دواتر چوە سەر کابرا هاواری کرد مناڵەکەمی سربڕیەوە بەڵام کەس بڕوای پێنەکرد دایکەکە لە خەفەت و پەژارەدا سەری خۆیڵگرت و ڕۆیشت لە کاتێکدا چەند درهەمێکی کابرای خاوەن خانووی پێمابوو دوای ماوەی خۆی کرد بە دەیەکدا سێری کرد خەڵک لە درەختێک کۆبوونەتەوە پیاوێکیان بە درەختەکەدا کردووە بە نیازن چوار مێخەی بکێشنەوە کابراش هێشتا گیانی تێدا مابوو ژنەکەش خۆی جەرەک سوتا و خەفەتبار بوو هاواری کردە خەڵکەکە و پرسێم کابرایە چی کردووە وا چوار مێخەی ئەکێشنەوە ئەیکوژن ئەوان ژووتیان تاوانی کردووە ئەبێت ئەوەندە درهەم بدا لە تۆڵەی تاوەنەکەیدا یان چوار مێخە بکێشرێتەوە بکوژرێت ژنەکەوتی ئەوە بڕە پارەی ئەم کابرای و ئازادی بکەن کە پارەکەیان وەرگرت کابران ئازاد کرد کابراش زۆر سپاسی ژنەکەی کردوتی ئیدی ئەبمە خزمەت کارت و لێت جیانابمەوە ئەوە لەسەر دەستی پیرۆزی تۆدا تۆ بەشەکەم ئەم جابردێ و دەستیان کردە خواپەرستی و نوێژ و ڕۆژ و گرتن و خەڵۆت کێشان تاکو خوا بەهرە و توانستی ڕەوانی پێدا و هەر نەخۆشێکیانە خستە بەردەست و دەم و نفوسێژنە خواشی فای بۆ ئەنارد و نەخۆشیەکان ئەپەڕین و چاکە بوونەوە کە قازی برای کابرای داوێن پیز لە سەفەرەکەی گەڕایەوە لە ژنەکەی پرسی براکەی زیناکردنی ژنەکەی بۆ جێڕایوتی ژنەکەت بەڕەجمکردن مرد قازی خەفەتێکی زۆری بۆ خوارد دوای ماوەیەک ژنەکە ناوبانگی پیرۆزی و دەمونفوسی دەرکرد بۆیە لە خۆرهڵات و خۆرئاوە خەڵکی ڕویانە کردە خەڵۆتگەکەی برای قازی بختانچیش بە نەخۆشی بەڵەکیەوە توش ببوو بۆیە قازی پێوت براکەم ئەو ژنە ناوبانگی بەدەم و نفوس پاکی دەرکردووە و هەر نەخۆشێگە چێتە سەردانی چاکە بێتەوە تۆیش سەرێکی لێبدە ئەیژوتی نەخۆشیەکەم هێندە لاوازی کردوم بە تەنیا ناگەمە لای ئەو بۆیە خۆزگە ئەتبردم لە هەمان کاتدا دراوسێ پەلاماردەرەکەشی کە نەخۆش بوو هاتە سەردانی هەردووکیان لەبەر دەرگای خەڵۆتگەکەیدا چاوەڕێ بوون هەریەکەیان ئەپارایەوە لە ژنە خزمەتکارەکەی ژنە خواناسە شوێنێکی لە دەرگای خەڵۆتگەکەیدا وا ئامادەکرد بوو کە سەیری چاوەڕێکەرانی لێوە کرد و ئەیبینین بەڵام دانیشتوان ئەویان نەبینی بۆیە چاوەڕێ کرد تاکو مێردەکەی و براکەی لەو لایشەوە دزەکە و ژنەکە پێکەوە هات نەژوورەوە ئەمجا هاتە ناویان و پێوتن تاکو هەمووتان دان بەڕاستەکاندا نەنێن و تاوانەکانی خۆتان نەدرکێنن چاک نابنەوە چونکە پەروەردگار بەزەی بەو کەسانەدا دێتەوە کە ڕاستیەکان ئەدرکێنن ئەمجا قازی ڕووی کردە براکەی براگیان دان بە تاوانەکان تا بنێ بەڵکو چاک ببیتەوە وتراوە زۆردار و لێکراو وا جووت بوونەوە سڕیان دەرکەوت و نابوت بوونەوە تاوانبار لێرە زۆر ڕسوا ئەبێ پلەی خواناسیش مەزبوط بوونەوە ڕاستی ڕەوان بوون هەر دەرەکەوێ ملهوڕان پوچ و پەڕپوت بوونەوە لێرەدا برای قازی وتی هەرێستا ڕاستیەکان ئەڵێم ئەوی ڕاستی بێت ئاوا و ئاوام بەژنەکەت کرد هەمووی بۆ جێڕایەوە ئەمجا کابرای دراوسێژنی خواناسیش کە گردەنشین بوو لە پێکەوت بوو خرا بۆ سەرکوسی وتی ئەمجا کە بۆ دراوسێ من تەقەلایەکی زۆرمدا بەڵام خۆی نەدا بەدەستەوە ئەو سەرشینە زۆر جوان بوو بۆیە لە ماڵی خۆیدا هەڵم کوتایە سەری بەڵام هێندە داوێن پاک بوو بە بەرچایە کوڕەکەیم سربڕی هەر خۆی نەدا بەدەستەوە ئەم جاژنە خواناسە کە سەری بڵند کردوتی ئەی پەروەردگار چۆن ڕسوای ملهوڕی خۆیانت کرد هەرواش بەزەی گەورەی خۆیان پیشان بدە هەر لەوێدا خوا بە گەورەی خۆی چاکی کردنەوە ئەم جا قازی سەرنجی زۆری ژنەکەیدا ژنە خواناسەکە بە قازیوت ئەوە بۆ هێندە سەرنج مەدەی قازیوتی ئەوەی ڕاستی بێ ژنەکەم هەبوو گەر نەمزانایە کە مردووە ئەموت تۆ ئەویت ئەمجا بەخۆی ناسان هەردووکیان باوەشیان بەیەکدا کرد و سوپاسی خۆیان کرد ئەم جابراکەی و کابرای دزە گردنشین بە تەریقیەوە داوای لێبوردنیان لە ژنە خواناس کرد کە ژنە لیان خۆش بوو لەسەر دەستیدا تۆبیان کرد و پەیمانیاندا فەرزەکانی خوا جێبەجێ بکەن تا مردن تۆبەکەی خۆیان نشکان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو